چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. گوێگرانی خۆشەویست سڵاوان لێبێ و ئەم کاتتان باش لە حەڵلقەی پێشووی کتێبی کەلیلە و دیمنا لە گفتوگۆی نێوان کەلیلە و دیمنا ڕامانگرت فەرون با بەیەکەوە لەم حەلقەیە گوێ لە تەواوکاری گفتوگۆی ئەودوانە بگرین سەبارەت بە پەند و ئامۆژگاریەکانیان بۆ یەکتری دەربارەی لەناوبردنی گاکە. کەلیلە وتی، باوەڕناکەم گاکە لەو پایە بەرزەدا هیچ زیانێکی بۆ شێر هەبێ. دیمنە وتی، پاشا لە کاری خۆیدا بە هۆی شەش شتەوە سەری لێ تێگەچێ، یەکەم، دوورخستنەوەی ڕۆشنبیران و پیاوانی بەرز و کاربەدەستانی گەورە، دووەم، خستنەوەی دووبەرەکی، کە شەڕ و هەرا پەیدا ئەکا لە ناو ئادەمیزاددا، سێیەم، ڕابواردنی زۆر، وەکوو خواردنەوە و ڕاو و شیکار و دڵداری و پێکەنین و ئەم بابەتانە، چوارەم، دڵڕەقی کە ئەگاتە ڕادەی جنێودان و دەستوەشاندن کە لە شوێنی خۆیدا نەبێ، پێنجەم، کاروباری ڕۆژگار لە شەڕوشۆڕ و. گرانی و مردن، شەشەم، گەوجی، کە ئەویش بەکارهێنانی تووندییە لە کاتی نەرمی و نەرمی لە شوێنی تووندیدا. شێر گاکەی زۆر خۆشەوێ، هەر ئەوەیە کە پێم وتی، دوور نییە کە تووشی کارەساتێکی خراپی نەکا. کەلیلە وتی، تۆ چۆن دەرەقەتی ئەو گایە دێی کە لە تۆ بەێزترە و لای شێر لە تۆ خۆشەویسترە؟ دیمنە وتی، سەیری بێهێزی و پچووکیم مەکە، ئیش بە گەورەی و پچوکی نییە. گەورەی و پچوکی لە بەهەشتا نین. دوور نییە کاژارێکی داماو بە زیرەکی و فێڵکاری وا بکا کە زۆر لە پیاوانی خاوەن دەسەڵات نەتوانن بیکەن، وەک ئەو قەلەڕەشە بێدەسەڵاتەی کە ڕەشمارێکی گەورەی بە فێڵ لەناو برد. کەلیلە وتی. قەلەڕەشێ کێلانەی لە نزیک کونی ڕەشمارێک دروسەکا هەر بەچکەیەگە کا و مارەکەی خوا ئەویش ئەم کارەساتەی بۆ چەقەڵە گێڕێتەوە و ئەڵێ نیازم وایە کەنووس بچم هەردوو چاوی هەڵبقۆڵم چەقەڵەکە وتی نەء ئەوە بە کاری هیچ نایە کارێکی وا بکە کە ڕەشمارەکە لە ناو ببەی بە بێ ئەوەی کە خۆت تووشی هیچ ببی ئاگات لە خۆت بێ وەک ماسیگرەکەت بە سەردا نەیە کە ئیویست قرژاڵ بکوژێ کەچی خۆی بە کوژ دا. قەلەڕەش وتی، ئەوە چۆن بووە؟ چەقەڵ وتی، ئەگێڕنەوە ماسیگرەیەک هەیە لانەیەک لە دارستانێکی خاوەن قامیش و ئاودا دروست دەکا. لە پاشا پیرە بێ و توانای ڕاوکردنی ماسی نامێنێ. لەبەرئەوە بیر لە دۆزینەوەی چارەیەک ئەکاتەوە. قرژاڵیک لەوێوە ئەڕوا و لێێ پرسێ، بۆچی وا داماوی؟ ئەی باڵندە! ماسیگرەکە ئەڵێ، خەفەت بۆ من باشە. ئەمڕۆ دوو ڕاوچیم دی، یەکێکیان ی وت، ئێرە ماسی زۆرە با ڕاوی بکەین و ئەویش وتی سبەینێ دێینە ئێرە. هەرچی ماسی تێدایە ڕاوی ئەکەین. منیش زانیم کە بەیانی دێنە ئێرە و ماسی لێ ئەبڕن، ژیانی منیش لە سەر ماسییە، ئیتر لە برسا ئەمرم. قژاڵەکە چوو بۆ لای ماسییەکان و تێیگەیاندن، ئەوانیش بە جارێک هاتن بۆ لای ماسیگرەکە و وتیان چارەیەکمان بۆ بدۆزەرەوە، چونکە مرۆڤی ژیر و دانا پرس بە دوژمنی خۆشی ئەکا. ماسیگرەکە وتی دەسەڵاتم بە سەر ڕاوکەرانە نییە، بەڵام گۆمێک لێرەوە نزیکە، بگوازینەوە بۆ ئەوێ ڕزگارتان ئەبێ. ماسیەکانیش وتیان لە تۆ زیاتر کەسمان دەست ناکەوێ ئەو فەرمانەمان بۆ جێبەجێ بکا. ماسیگرەکە ڕۆژی دوو ماسی هەڵەگرت و ئەیبرد بۆ سەر گردێک و لەوێ ئیخواردن. ڕۆژێک هاتەوە بۆ گواستنەوەی ماسی تر، قژاڵەکە وتی، منیش دەترسم، حەزەکەم منیش بگوازیتەوە بۆ ئەو گۆمە. ئەویش هەڵی گرت و کە لە گردەکە نزیک بۆوە قرژاڵەکە چاوی کەوت بە یەسقانی ماسی تێگەیشت کە ئەیەوێ ئەویش بخوا لە دڵی خۆیدا وتی ئەگەر پیاو گەیشتە دووژمن لە شوێنێکی وادا کە لێی ڕوونە شەڕ بکا و نەیکا کوژرێ هەر شەڕ بکا باشترە بە سەربەرزی و بە ڕێزی خۆیەوە بمرێ لە پاشا قەپی کرد بە ملی ماسی گرەکەدا و ئەوەندە گوشی هەتا مرد. لە پاشان قرژاڵەکە چووە بۆ لای ماسیەکان و لەو کارەساتە ئاگاداری کردن. منیش لە بەرەوام ئامۆژگاریەم کردی کە بزانی هەندێ فێڵ هەیە کە خاوەن فێڵەکە لە ناوە با. من چارەیەکت پێ ئەڵێم. قەڕژمارەکەش بکوژی بە بێ ئەوەی کە خۆت تووشی هیچ ببی. قەلەڕەشەکە وتی ئەو چارەیە چییە؟ چەقەڵ وتی بزانە هەندێ خشڵی ژنانە پەیدا بکە و بە هەوادا بفڕە کە چاویان لێت بێ. لە پاشان لە نزیک کونی مارەکە فڕێی بدە. قەلەڕەشەکە بە هەوا دافڕێ و چاوی ئەکەوێت بە ژنە دەوڵەمەندێک کە لە سەربان جلەکانی داکەندبوو خەریکی خۆشتن بوو. ملوانکەکەی فڕاند و مناڵ و گەورە شوێنی کەوتن هەتا لای کونی ڕەشمارەکە و لەوێدا فڕێی دا. ئەوانیش کە هاتن چاویان بە مارەکە کەوت کوشتیان و ملوانکەکەشیان هەڵگرت. لەبەر ئەوە ئەم قسانەم بۆ کردی کە بزانی فێڵ کاری وا ئەکا کە یێز و دەسەڵات بۆی ناکرێ. کەلیلە وتی، بەڵام گاکە لەگەڵ بەهێزیدا زیرەک و تێگەیشتووە، ئەگەر وا نەبوایە وەکوو تۆ ئەڵێی وابوو، ئیتر تۆ فێڵی چی لێ ئەکەی؟ دیمنە وتی، گاکە هەرچەندە زانا و بەدەسەڵات بێ، خۆی دان بە گەورەیی مندا ئەنێ و من ئەتوانم لە ناوی ببەم، وەک ئەو کەروێشکەی کە شێرەکەی لەناوبرد، کەلیلە وتی، ئەوە چۆن بووە؟ دیمنە وتی، ئەگێڕنەوە شێرێک لە دارستانێکی ئاودارا ژیا، کە پڕ بوو لە هەموو جۆرە گیانلەوەرێک. بەڵام لە ترسی ئەو شێرە، نەیانەوێرا دەرکەون. ڕۆژێک کۆبنە و ئەچن بۆ لای شێر و پێیەڵێن، ئەی پادشا، تۆ زۆر خۆت ماندووەکەی بە شوێن نێچیردا، ئێمەش چارەیەکمان دۆزیوەتەوە کە چاکەی تۆ و، ڕزگاری ئێمەی تێدایە ئەگەر تۆی تر نەمانترسێنی و هەموو نیوەڕۆیەک چوار پێیەک لە خۆمانت بۆ نێرین کە بیخۆی. بەم جۆرە لەگەڵ شێرەکەدا ڕێکەوتن. ڕۆژێک سەرە هاتە سەر کەروێشک کە بیبەن ببێ بە خۆراکی نیوەڕۆی شێر. کەروێشکەکە بە گیانلەوەرەکانی وت، ئەگەر بە قسەم بکەن لەو شێرە زۆردارە ڕزگارتان ئەکەم. وتیان ئەڵێی چی؟ وتی بەو کەسە بڵێن کە ئەمبا بۆ لای، تۆزێ لە کاتی خۆی درەنگتر بمبا. لە پاشان خۆم ئەچمە لای و ئەوانیش وتیان زۆر باشە. کەروێشکەکەیان دواخست. لە پاشا بە تەنها ناردیان بۆ لای کە زۆر برسی بوو. شێرەکە نەڕاندی بە سەریا و وتی، هەتا ئێستا لە کوێ بووی؟ وتی، من گیاندارەکان ناردمیان و کەروێشکێکم لەگەڵ خۆمدا بۆ هێنابووی کە بیخۆی. لە ڕێگەدا شێرێک لێی ساندم و وتی، من پاشای ئەم دارستانەم. هەرچەند لێی پاڕامەوە سوودی نەبوو، جنێویشی بە تۆ دا. شێرەکە ڕقی ئەستا و وتی، وەرە لەگەڵم شوێنی ئەو شێرەم نیشان بدە. کەروێشکەکە شێرەکەی بردە سەر بیرێکی قوڵ و وتی، لێرەدایە. شێرەکە سەیرێکی ناو بیرەکەی کرد کە ئاوی وەستاوی تیا بوو، خۆی تیا دی و بەو شێرەی تێگەیشت کە کەروێشکەکە بۆی باس کردبوو. دەست بەجێ خۆی بۆ فرێدایە ناو بیرەکە و ملی شکا و مرد. کەروێشکەکەش گەڕایەوە بۆ لای هاوڕێکانی و ئەوەی بە شێرەکەی کردبوو بۆی گێڕانەوە. کەلیلە وتی، ئەگەر ئەتوانی گاکە لەناو ببەی بە شتێک کە هیچ زیانێکی بۆ شێر تیا نەبێ ئارەزووی خۆتە، چونکە گاکە زیانی بە من و تۆ و هەموو سەربازەکانی تریش گەیاندووە، وە گەر ئەو کارەت بە لەناوبردنی شێرەکە نەبێ بۆت ناکرێ مەیکە، چونکە ئەوە ناپاکییە لە من و تۆوە بەرامبەر بە شێر. لە پاشان دیمنە چەند ڕۆژێک هاتوچۆی شێرەکەی نەکرد و ڕۆژێک کە تەنها بوو چووە لای، ئەویش وتی، دیار نیت، یاخوا چاک بی. دیمنە وتی، با وابێ ئەی پاشا. شێرەکە وتی، هیچ ڕوویداوە؟ دیمنە وتی، شتێک بووە کە نە پاشا حەزی لێیەکا و نە سەربازەکانی پاشا. شێرەکە لێی پرسی، ئەو ڕووداوە چییە؟ دیمنە وتی قسەیەکی ناخۆشە کە پیاو ناوێرێ بیڵێ، تۆ ئەی پادشای زانا و تێگەیشتوو، خۆتەزانی کە من حەز ناکەم قسەیە بکەم بەلاتەوە گران بێ و خۆ دەزانی کە من چۆن بۆ تۆ لە ڕێی تۆدا هەمیشە ئامادە بووم خۆم بەخت بکەم، بەڵام وازدەکەم کە تۆ باوەڕم پێ ناکەی لەوەی کە پێتەڵێم. منیش کە بیرم کردەوە کە ئێمە کۆمەڵێک گیانلەوەرین ژیانمان بەسراوە بە تۆوە ئیتر چارم نەما و لە دەربڕینی مافێک کە لەسەرم پێویستە هەرچەندە کە تۆش پرسیارت لێ نەکردووم من تا ئێستا لەوە ترسام کە قسەکانم وەرنەگری. پێشینان وتویانە ئەوەی کە ئامۆژگاری لە پادشا و بیروڕای لە برادەر شاردەوە ناپاکە بەرامبەر بە خۆی. شێرەکە وتی ئەو قسەیە چییە؟ دیمنە وتی، لە پیاوی ڕاستم بیستووە کە گاکە لای سەربازەکانت وتویەتی، شێرم تاقی کردۆتەوە و هەموو فێڵ و هێز و شارەزاییەکم زانیوە کە چۆن لە پاشەڕۆژدا پەکیەکەوێ. ئەو کاتە من و ئەو چاومان بە یەکتر ئەکەوێ. منیش زانیم کە گاکە ناپاک و بەدخووە. تۆ چاکەت لەگەڵ کرد کە کردت بە هاوڕێی خۆت، کەچی وا ئەزانێ کە ئەو وەکوو تۆ وایە. و هیوای هەیە کە لە پادشایی لاچووی ئەو بێتە شوێنەکەت. گاکە، هیچ نەماوە کە لە تۆ فێر نەبووبێ، پێشینان و تویانە. پادشا کە زانی پیاوێک وەکوو ئەو گەورە و بە دەسەڵات بووە، ئەبێ لە ناوی ببا، ئەگینا خۆی لە ناوەچێ. گاکە زۆر زانە و کار و بار چاگە با بەڕێوە. تێگەیشتووە، ئەو کەسەیە کە چارە بۆ ئیش لە پێش هاتنێ ئەدۆزێتەوە. ئەی پادشا دڵنیا مەبە لەو کارەساتەی کە ڕووەدا و تۆ ئاگات لە خۆت نییە پێشینان وتویانە پیاوان سێ جۆرن نەبەز ئازا بەزی و پیاوی نەبەزەوەیە کە کارەساتی بەسەرداهات ناشڵەژێ و پەکی ناکەوێ و چارە بۆ ڕزگاربوون لە بیر ناکە ئازاژەوەیە کە کارەسات بە گەوراگرێ لە پێش ڕوودانیا چاری بۆ دۆزێتەوە دەردەکەی لا با لە پێش توش بوونیە و بەر بە کارەساتەکە گرێ لە پێش هاتنیان بەڵام بەزی و هەر لە بیرکردنەوە و دوودڵی و تەمەڵی دایە هەتا لە ناوەچێ بۆ ئەمانەش سەرگوزشتەی سێ ماسی هەیە. شێرەکە وتی. ئەوە چۆن بووە؟ دیمنە وتی، ئەگێڕنەوە گۆمێک سێ ماسی تێدابێ، کە ئەمانە بوون، زانا، زۆرزان، نەزان. ئەو گۆمە لقێکی ڕووبارێکی گەورە بوو. ڕۆژێک دوو ڕاوچی لە ڕووبارەکەیان دا و چاویان بە گۆمەکە کەوت و بڕیاریان دا کە بۆی بگەڕێنەوە و هەرچی ماسی تێدایە ڕاوی بکەن. زۆرزانەکە دەست بە جێ لە گۆمەکەوە خۆی گەیاندە ڕووبارەکە و و ئاوڕی لە هیچ نەدایەوە. ماسیەزانەکەش جارێ لە شوێنی خۆیدا بوو. کە چاوی بە ڕاوکەرەکان کەوت، خێرا ویستی لە ئاوی گۆمەکەوە خۆی فڕێ بداتە ڕووبارەکەوە، بەڵام سەیری کرد ئەو شوێنەیان گرتووە و لە دڵی خۆیدا وتی ئەمە ئەنجامی تەمەڵییە. ئیشی پەلە و ترس کەم سەرەکەوێ. بەڵام مرۆڤی زانا هەرگیز خەفەت ناخوات و لە دۆزینەوەی ڕێگە چارە وەڕس نابێ، لە پاشا خۆی کرد بە مردوو، کەوتە سەر ئاوەکە و تاوێک لە سەر سک و تاوێک لە سەر پشت خۆیاڵەگێڕایەوە. ڕاوچەکان وایان زانی مردووە و گرتیان و لە نێوان ڕووبار و گۆمەکەدا دایان نا لە پڕبازێکی دا و خۆی فڕێدایە ناو ڕووبارەکەوە و ڕزگاری بوو. بەڵام نەزان هەر لە گۆمەکەدا هاتوچۆیە کرد هەتا ڕاویان کرد. شێرەکە وتی ڕاست دەکەی بەڵام باوەڕ ناکەم کە گاکە هیچ خراپەیەک دەربارەی من بکا چونکە لەوەتی لای منە هیچ خراپەیەکم دەربارە نەکردووە و هیچ کاریکی نەبووە بۆم جێبەجێ نەکردبێ. دیمنە وتی، پیاوی ناپاک خۆی چاک نیشانەدا هەتا ئەگاتە پایەیەک کە نەیدیوە، ئیتر هەوڵ بۆ بەرزترەدا. ئەو جۆرە کەسانە لە ترسا نە بە یارمەتی پاشا نادەن و وە کە ترسیان نەما ئەچنەوە سەرباری جارانیان، وەکو کلکی سەگ کە ی بەستن بۆ ئەوەی ڕاست بێ. هەتا بەسراوە هەر ڕاستە بەڵام کە کردیانەوە خوارە بێتەوە ئەی پاشا بزانە ئەوەی کە قسە وەرنەگرێ ژیر نیە چونکە وەکو نەخۆشێک وایە کە بە قسەی پزیشک ناکا و ئەو شتانە ئەخوا کە خۆی حەزی لێیەکا لەسەر هاوڕێیانی پاشا پێویستە کە ئامۆژگاری پاشا بکەن و ڕێی چاک و خراپی پێ نیشان بدەن کە خۆی لە چاکە نزیک بکاتەوە و لە خراپەش دوور بکەوێتەوە. زاناکان وتویانە چاکترین هاوڕێ ئەوەیە کارگیز ئامۆژگاری ناشارێتەوە و وە چاکترین ژن ئەوەیە کە لە قسەی مێردەکەی دەرناچێ و وە چاکترین کار ئەوەیە کە پاشەڕۆژی چاکەیە وە چاکترین سوپاس و ستایش ئەوەیە کە لە دەمی پیاوچاکەوە دەرەچێ وە چاکترین پاشا ئەوەیە کە هاوڕێی لە خۆبایی نییە وە چاکترین ڕەوشت ئەوەیە کە پیاو لە خراپە ئەگەڕێتەوە و تووشی چاکەیەکە پێشینان وتویانە ئەوەی کە ئاگر سەرینی بێ و مار و مێروو ڕاخەری بێ گۆڕی ئەوەیە هەرگیز خەو لە چاوی ناکەوێ پیاو گەر هەستی بە دوژمنایەتی کرد لە برادەری خۆی دڵنیا نابێ پادشای بێ دەسەڵات ئەوەیە کە ئیشی خۆی بە هیچ نەزانێ و بیر لە دواڕۆژ نەکاتەوە هەر وەکوو فیلی شێت کە ئاوڕ لە هیچ ناداتەوە و هەر ملەنێ کە تووشی کارێکی سەخت بوو گوێی ناداتێ و وە کە کاتێ تۆڵە سەندنی لە کیس چوو پەلاماری هاوڕێکانی ئەدا و بە گوناهی ئەوانی ئەزانێ. شێرەکە وتی، قسەی ڕەقت کرد. قسەی ئامۆژگاریکەر لە سەر سەرم، بەڵام ئەگەر گاکە دووژمنایەتی لەگەڵ مندا بکا هیچی پێ ناکرێ. چونکە و پووش خۆرە و منیش گۆش خۆرم. ئەو خواردنی منە و من لەو ناترسم. ئەو مافی ئەوەی نییە کە دووژمنایەتیم لەگەڵدا بکا، لە پاش ئەوەی کە ڕێگەم دا هاتۆتە ئێرە، دڵنیام کرد و ڕێزم لێ گرت، ئەگەر لەو پەیمانەی کە داومەتێ ناپاکیم کرد، بزانە کە پیاوێکی زۆردار و خراپم و هۆشم لە خۆم نەماوە و پەیمانم لا نییە. دیمنە وتی. ئەم قسەیەت لە خۆت بایی نەکا کە ئەڵێی ئەو خۆراکی منە و من لەو ناترسم گاکە گەر خۆی نەتوانێ هیچ دەربارەت بکا هاوڕێکانت هانەدا پێشینان وتویانە ئەگەر میوانێکی نەناسراو یەک سەعات لە ماڵەکەتدا مایەوە دڵنیا مەبە کە بەهۆی ئەوەوە ئەوەت بەسەرا بێ کە بەسەر ئەسپێدا هات بەهۆی کێچەوە. ئەگێڕنەوە، ئەسپێک ئەچێتە جلوبەرگی پیاوێکی دەوڵەمەندەوە و ماوەیەکی زۆر لە خوێنیەوە خوا و بە هێواشی ئەجوڵێتەوە. کاو و نوست ئاگای لە خۆی نییە. شەوێک کێچێک ئەبێ بە میوانی. ئەویش پێی ئەڵێ ئەمشەو لێرە بە و خوێنی پاک بخۆ و لە جێگەی نەرما بنوو. کێچەکەش ئەمێنێتەوە. شەو کابرا ئەیەوێ بخەوێ. کێچەکە گازی لێگرێ و خەوی لێزڕێنێ. کابراش فەرمانەدا کە جلەکانی بگەڕێن، کە سەیری ناو جلەکانی ئەکەن، ئەسپێکا دۆزنەوە و بە نینۆ گەیکوژن. کێچەکەش ڕاکا. لەبەرئەو ئەم ئامۆژگاریەم کردی کە بزانی پیاوی خراپ کەس لە دەستی ڕزگار نابێ، هەرچەندە کە هەژار و داماویش بێ، شەڕێک لەگەڵ خۆیا دێنێ. ئەگەر تۆش لە گاکە ناترسی، لە سەربازەکانت بترسە. کەگاکە لە تۆ هانی داون. قسەی دیمنە کاری لە شێرەکە کرد و وتی جا ڕێگە چارە چییە؟ دیمنە وتی دانی کلۆر ئازاری خاوەنەکەیەدا هەتا هەڵی نەکەنێ لە کۆڵی نابێتەوە و فڕێدانی خواردنی بۆگەنی ناوسک حەسانەوەیە دوژمنی ترسناک دەرمانی کوشتنە شێرەکە وتی بەڕاستی گاکەت لە پێش چاو خستم ئێستا ئەینێرم بە شوێنیا هەرچی ئەزانم پێی ئەڵێم و فەرمانی پێ ئەکەم بۆ کوێ ئەچێ با بچێ. دیمنە ئەوەی پێ ناخۆش بوو، وای زانی ئەگەر شێرەکە قسەی لەگەڵ گاکە کرد لەو بابەتەوە، درۆ و دووزمانی ئەوی بۆ دەرەکەوێ. هەروا بە ئاسانی لەم کارە دەرناچێ. لەبەرئەوە بە شێرەکەی وت، ئەم کارە بە باش نازانم. خۆشە سەیری ئەوە بکە کە کارێکی پیاوانە نیە کە گاکە ئەمەی زانی ئەترسم بە زۆرەم لێ بێتە سەرت و ئەمەش جوان نیە چونکە ئەو ئەگەر شەڕ بکا خۆی ئامادەئەکا وە گەر بە جێشی هێشتی بە جۆرێک ئەڕوا کە بەهۆی ئەوەوە سوک ببی ئەوەش بزانە کە پادشای تێگەیشتوو هەرگیز سزای کەسێک نادا کە گوناهکەی دەرنەخا بۆ گوناهی ئاشکرا سزای ئاشکرا وە بۆ گوناهی نهێنی سزای نهێنی شێرەکە وتی ئەگەر پاشا سزای کەسێک بدا بەبێ ئەوەی کە هیچی لێ دیبێ گوناهێکی گەورەی کردووە دیمنە وتی لەسەرم قسەی خۆت کە گاکە هاتە لات ئەبێ ئاگات لە خۆت بێ منەزانم کە هاتە لات چ کارەساتێکی گەورەی لەژێر سەرایە نیشانەی ئەوەیە کە ڕەنگی تێک چووە وا بینی کە هەموو لە شیە لەرزێ و بەڕاست و چەپا ئاوڕەداتەوە و شاخ بادە هەر وەکو کەسێک کە بۆ کوشتن هاتبێ. شێرەکە وتی، ئەگەر ئەوانم لێ دی باوەڕەکەم کە ڕاست دەکەیت و هیچ درۆیەکی تیا نییە. کە دیمنە لێ بۆ لە هاندانی شێرەکە لە گاکە، زانی باوەڕی کردووە و خۆی لێ ئەپارێزێ، ئینجا ویستی گاکەش دەستخڕۆ بکا و لە شێرەکەی هان بدا، بەڵام حەزی نەکرد هەر لە خۆیەوە بچێ بە بێ فەرمانی شێرەکە و نەوەک تووشی زیان ببێ، لەبەر ئەوە وتی، پادشا بۆ نەچمە لای گاکە بزانم چی لە ژێر سەردایە لە پاشان دێم ئاگادارتەکەم شێرەکە وتی باشە بڕۆ دیمنە چووە لای گاکە و وەکو کەسێکی خەفەتبار گاکەش ئەوەی دی زۆری پێناخۆش بوو وتی ئەو بۆچی دەمێکە سەرمان لێ نادەیت و یاخوا لە خەم ڕزگارت بێ. دیمنە وتی، کەی ئەو کەسە ڕزگارە کە خاوەنی خۆی نەبێ و کاروباری بە دەست بێگانەوە بێ و هەمیشە لە ترس و سزا دا بێ؟ گاکە وتی، بۆچی هیچ بووە؟ دیمنە وتی، ئەوەی کە ئەبێ هەر ببێ بووە. کێ بە سەر ڕۆژگار دا زاڵ بووە؟ کێ کە گەورە بووە لە خۆی بایی نەبووە؟ کێ کە هیوای دەستکەوتووە و بە خۆی نەنازیوە؟ کێ لە شوێن ئارەزووی کەوتووە و خراپەی تووش نەبووە؟ کێ بووە بە هاوڕێی پیاوخراپ و هەروا بە ئاسانی دەرچووە؟ کێ کە هاوڕێی پادشایە و هەتا سەر بە بێ ترس ژیاوە؟ گاکە وتی، وا دیارە کە تۆ لە بابەت کارێکەوە لە شێر ئەترسی. دیمنە وتی بەڵێ بەڵام لە خۆم ناترسم گاکە وتی ئەی لە کێ ترسی دیمنە وتی خۆت دەزانی کە من چۆنم بۆ تۆ ئەو ڕۆژەت لە بیرە کە پەیمانم لەگەڵ کردی کە هیچت توش نەبێ ئەو ڕۆژەی کە شێرەکە ناردمی بۆ لات لەبەر ئەو پەیمان و سوێندە ئەبێ هەر پارێزگاریت بکەم و ئەوەی کە بیستومە لە بابەت تۆوە بۆت بگێڕمەوە گاکە وتی چیت بیستووە؟ دیمنە وتی لە کەسێکی ڕاستگۆ بیستوومە کە هەرگیز درۆ ناکا. شێرەکە لای سەربازەکانی وتوویەتی، سەرم لە قەڵەوی گاکە سوڕماوە و من ئیشم پێی نەماوە و ئیتر ئەیکوژم و هاوڕێکانمی لێ تێرەکەم. منیش زانیم کە ناپاکە بەرامبەر ئەو پەیمانەی کە کردی لەگەڵتا، ئیتر هاتم کە چارەیەک بدۆزیتەوە. گاکە بیری پەیمان و سوێندی دیمنەی کەوتەوە و، وای زانی کە ڕاست دەکات و ئەو کارەی کە دیمنە ی ڵێ وایە زۆری پێ ناخۆش بوو وتی نابێ شێر دەربارەی من خراپە بکا لەو کاتەوەی کە هاتوومەتە ئێرە هەتا ئێستا خراپەیەکم نەبووە وازانم بە هەڵە دا چووە چونکە کۆمەڵێکی خراپ هاتووچۆ یەکەن و درۆی وای بۆ کەن کە کەسی تر نایکا دۆستایەتی پیاو خراپ پیاو وا لێ کا کە دڵ لە هەموو کەسێ پیس بکا و بە هەڵەی دا ببا. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕووداو بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لەڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ بن.